بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی ئەو کەسەی خۆت پێ چاوەتەوە، ئەی محەممەد، هەستە و خەڵکی بێدار بکەرەوە، ڕاستییەکان ڕوون بکەرەوە. پەروەردگارت بە گەورە ناو ببە، اللە اکبر با دروشمت بێت، مەزنی ئەو زاتە ڕوون بکەرەوە. پۆشاکت، دڵ و دەروونت، ڕەفتارت هەر هەمووی خاوێن بکە، خۆت و شوێنکەوتوانت. بەردەوام بە لەسەر وازهێنان لە گوناه، منەتیش مەکە بەسەر کەسدا، چاکە و بەخشینەکانت بە زۆر مەزانە لە کاتێکدا بەتەمای زیاتر بیت، هەوڵبدە لەبەر خاتر و ڕێزی پەروەردگارت خۆگر و ئارامگر بە، جا کاتێک فوو دەکرێت بە سوڕدا و دەزگای تایبەتی لێدەدرێت، ئەو ڕۆژە ڕۆژێکی زۆر گران و سەختە کە بەسەر دانیشتوانی زەویدا دێت، لەسەر کافران هیچ ئاسان نییە، بەڵکو زۆر سەغڵەتیان دەکات. واز لە من و ئەو کەسە بهێنە کە بەتەنهایی تاقانە دروستم کردووە، هیچی نەبوو، کە وەلیدی کوڕی موغیرەیە. لەوەو دوا ماڵ و سامانی زۆر و زەبەندەم پێ بەخشی، چەندەها کوڕ و نەوەش کە هەمیشە ئامادەن لە نزیکیدا، لە هەموو کەلوپەل و ناز و نیعمەتێک بەهرەوەرم کرد، لەپاش ئەوەش بەتەمایە بۆی زیاتر بکەم؟ نەخێر! بەڕاستی ئەو بەرامبەر فەرمانەکانی ئێمە هەر سەرکەش و کەللە ڕەق و سەرسەختە، ئەوسا سزای سەختی پێ دەچێژم. بەڕاستی ئەو بیری کردەوە و پەیامەکەی هەڵسەنگاند بەڵام بە هەڵە، بە کوشت چێ و سەرە و نگون بێت چۆن هەڵسەنگاندنێکی کرد، پاشان هەر بە کوشت بچێت بۆ خۆی و هەڵسەنگاندنێک کە کردی بۆ قورئان، ئینجا بیری لێکردەوە و ورد بۆوە و تەماشای دەوروبەری کرد، ئینجا ناو چاوی هێنایەوە یەک وەک یەکێک بە قوڵێ بیر بکاتەوە ڕەش داگیرسا پاشان ڕووی وەرگێڕا و خۆی بە زل زانی بە هەموو عەقلیەوە وتی ئەم قورانە جگە لە جادو نەبێت کە وەردەگیرێت هیچی تر نییە ئەمە هەر قسەی بەشەرە و هیچی تر ئەو بێویژدانە بەسەریەوە ناچێت دەبێت بیگەیەنمە ناو دۆزەخ جا تۆ چوزانی دۆزەخ چییە چونکە لە تەورات و ئینجیلدا ئەو باسە هەیە و بۆ ئەوەش کە ئیمانداران زیاتر باوەڕیان دامەزراو بێت و ئەوانەشی کە کتێبیان پێدراوە ئیماندارانیش حەق نییە تووشی دوو دڵی ببن بە ئەوانەی دڵ و دەروونیان نەخۆشە لە دوو ڕوەکان و بێباوەڕان هەر بۆ خۆیان قسە بکەن و بڵێن نیازی خوددا چییە بەم ژمارەیە بەو شێوەیە باس کرا خودا هەر کەسێکی بوێت گومڕای دەکات هەر کەسێکیشی بوێت ڕێنمویی دەکات کەس ژمارەی سەربازانی پەروەردگارت نازانێت جگەل لە زاتی خۆی ئەو ئاەت و فەرمودانە تەنها پند و ئامۆژگارین بۆ ئادەمی کەلا والقمر نەخێر سوێن بەمانگ ئەو خەڵکە چاک هەستی پێناکەن بە شەویش کاتێک کە تێپەڕی زۆربەیان باوەڕیان بە قیامەت نییە. بە بەرەبەیان کاتێک کە خۆی دەنوێنێت زۆربەی خەڵکی غافڵە. بەڕاستی سەقەڕ یەکێکە لە شتە سامناک و گەورەکان، بۆ ترساندنی سەرجەم خەڵکانە. جا ئیتر ئەوەی دەیەوێت با بەرەو پێش بچێت، پێشبڕکێ بکات لە چاکەکاریدا یا خۆی دوابخات لەو بوارەدا. چونکە لە قیامەتدا هەموو کەس بارمتەی دەستپێشکەری خۆیەتی، کردەوەکانی دێنەوە ڕێی، جگە لە دەستەی ڕاستان و ئیماندارانی کردەوە چاک، لەناو بەهەشتەکاندان و پرسیار دەکەن لە یەکتر لەبارەی تاوانبارانەوە، ئەوە چی بوو ئێوەی ڕاپێچی دۆزەخ کرد؟ بە کەساسییەوە دەڵێن، ئێمە لە نوێژکەران نەبووین، خۆراکمان بە هەژاران نەدەبەخشی. ئێمە لەگەڵ دەم درێژ و بێ ئابڕووەکاندا قسەی خۆمان دەکرد و لە بابەتی ئەوانمان دەگوت و ڕەخنەی بێ جێمان دەگرت لەگەڵیان ڕۆ دەچووین. ئێمە بڕوامان بە ڕۆژی پاداشت نەبوو، هەتا مردن یەخەی پێ گرتین و ڕۆژگاری تەمەنمان کۆتایی هات. کەواتە ئیتر تکای تکاکاران سوودیان پێ ناگەیەنێت. باشە ئەوە بۆچی لەیاد خستنەوە پشت هەڵدەکەن و ڕوو وەردەگێڕن دەڵێی گەلە گوێدرێژی کێوین و دەسڵەمێنەوە لە ترسی شێر هەڵاتوون بەڵکو هەریەک لەوان دەیەوێت لە ئاسمانەوە چەندەها نامەی کراوەی بۆ بێت؟ نەخێر ئەوانە بە هیچ شتێکدا ناچڵەکێن بەڵکو لە دوا ڕۆژ ناترسن نەخێر ئەوانە بەسەریانەوە ناچێت چونکە ئەو قورئانە ئامۆژگاریە. جا ئەوەی دەیەوێت با یادی بگرێت و شوێنی بکەوێت چەندی توانی لەبەری بکات. جا ئەو خەڵکەی یاداوەری وەرناگرێت و بیر لەم ڕاستیانە ناکاتەوە مەگەر ویستی خودای لەسەر بێت کە لەگەڵ ویستی ئینسانە بەختەوەرەکاندا یەک دەکەوێت جا هەر ئەو زاتەش شایستەی ئەوەیە کە خەڵکی حسابی بۆ بکەن و لە خەشمی بترسن و هەر ئەویش لە خۆی گرتووە کە لێخۆش بووبێت لە ئیماندارانی گوناهبار کاتێک تەوبە دەکەن.